پیاوماقوڵانی قوڕەیش لە ماڵی ئەبو تالیب دەرچوون و بڵاوەیان لێ کرد و لەناو خۆیانا بە یەکتریان وت، ڕێی خۆتان بگرنە بەر و سەبر و خۆڕاگرتنتان ببێ لەسەر خواکانی خۆتان و دەسبەرداریان مەبن، بێگومان ئەم داوای خوا بە یەکسانینەی محەممەد بەڵایەکە هاتۆتە ڕێمان. ئایا لە ناو هەموو ئێمەدا کتێبی خوا هەر بۆ سەر ئەو هاتووە؟ نەخێر، مەسەلە ئەمە نییە، مەسەلە ئەوەیە ئەوان دوودڵن لەم قورئانەی من کە ڕاست بێ و بۆ سەر محەممەدم نازڵ کردبێ، بەڵکو لەمەیش زیاتر مەسەلە ئەوەیە هێشتا سزای منیان نەچەشتووە و پێیان نەچزاوە بە ئاگرە. اولئک الاحزاب. خێڵی سەموود و خێڵەکەیش کە لوط نێررا بۆ سەریان و خێڵەکەی کە شوعەیب نێررا بۆ سەریان کە پێیان ئەڵێن اصحاب الایکە کە دارستان و بێشەڵانیان هەبووە ئەوانە بوون گەلە کۆمەیان کردبوو لە پێغەمبەرەکانیان و خوا لەشکریانی شکاند. ئەم خێڵەی تۆیش کە باوەڕ بە پێغەمبەرایەتی تۆ ناکەن و بە درۆزنت دائەنێن، چاوەڕوانی هیچ نین ناڵەیە نەبێ کە ئیسرافیل ئەیکا بە سوڕدا و هەموو زیندەوەرێکی پێ ئەمرێ و جارێکی تر گەڕانەوەی بۆ نییە و بۆ ئەو مەبەستە ناکرێتەوە بە سوڕدا. تۆ خۆت بگرە و سەبرت ببێ بەرامبەر بەم قسەی تاڵ و سوێر و بە درۆ زیندانانەت لە لایەن ئەو کافرانەوە و داوودی بەهێز و بە دەسەڵاتی بەندەمانت بێتەوە یاد کە بەڕاستی بەندەیە بوو زوو ئەگەڕایەوە بۆ لای خوا و مەیدانی نەفسی خۆی نە ئەدا لە خوا غافڵ ببێ. ئەوانەیان نەبێ باوەڕیان بە خوا هەیە و کاری چاک ئەکەن و ئەمانەیش دانسقەن جا داوود لەو ڕووداوەدا گومانی بۆ ئەوە چوو ئەم دوو کابرایەمان بۆ تاقیکردنەوەی ناردبێتە سەری ئەم پرسیارەی لێ بکەن لەبرەوە داوای لێخۆشبوونی لە خوای خۆی کرد و لە حاڵی ڕکوعەوە لەپەوڕوو لێی کەوت و گەڕایەوە بۆ لای خوای خۆی. للمتقین کالفجار. یاخود ئەوانەی کە ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە وەک ئەوانەیان معامەلە لەگەڵ ئەکەین کە خراپە ئەکەن لە زەویدا؟ یاخود لە خوا ترسان وەکو تاوانکارە اللە حەق لادەرەکان لێ ئەکەین؟ واتە، دیارە نەء. انه اواب. کوڕێکمان بەخشی بە داود کە سولەیمانە، سولەیمان بەندەیەکی چاکی خوایە، ئەو هەمیشە بە تۆبەکردن لە گوناه ئەگەڕێتەوە بۆ لای خوای خۆی. بەڕاستی ئێمە سولەیمانمان تاقی کردەوە و تووشی مەینەتێکمان کرد. ئەوە بوو مناڵێکی بێ دەست و پێمان فڕێدایە سەر تەختەکەی. ئەویش کە ئەو مناڵەی دیت تۆببەی کرد و گەڕایەوە بۆ لای خوا. ئەگێڕنەوە جارێکیان سولەیمان وتوویە، ئەمشەو ئەچمە لای حەفتا لە ژنەکانم، هەر یەکێکیان شۆڕەسوارێکی ببێ لە ڕێی خوادا غەزا بکا. کە چووە لایان لە یادی نەبوو ان شاء اللە بکا، کەچی هیچیان سکی پڕ نەبوو تاقەیەکێکیان نەبێ. ئەویش نیوە مرۆیەکی بوو هەر لەبەر ئەوە کە ان شاء اللەی نەکردبوو کە سولەیمان ئەمەی دی و تێگەیشت بۆیە وابووە چونکە ان شاء اللەی نەکردووە پەشیمان بووەوە و تۆبەی کرد و داوای لە خوا کرد لێی ببورێ. قال رب اغفر باسی ئەیوبی بەندەشمان بکە کاتێ کە بانگی کردە خوای خۆی و وتی، خوایە بەڕاستی شەیتان توشی ئازار و ناڕەحەتی کردووم بەوە کە لە ئەنجامی ئەم دەرد و نەخۆشیانەوە کە توشم بوون وەسوەسە و دوودڵی خستۆتە دڵمەوە. ارکض ئەگێڕنەوە ژنەکەی ئەیوب چووبوو بۆ کارێک و زۆری پێچوو ئەیوبیش لەوە ناڕەحەت بوو سوێنی لێ خوار کە چاک بووەوە سەد داری لێ بدا جا بۆ ئەوەی سوێندەکەی نەکەوێ و لێدانەکەی کردبێ خوا وەحی بۆ کرد و پێی فەرموو دەستەیە لقە دار خورما بگرە بە دەستەوە کە چڵەکانی زۆر بن و سوێنەکەت مەخە و بەو دەستەی لقە دار خورمایە ئەوەندەی پیا بماڵە کە سوێندەکەت پڕ بکاتەوە ئەویش پاش ئەوەی بە ئاوە گەرمەکە خۆیشت و زامەکانی لەشی چاک بوونەوە و لە ئاوە ساردەکەی خواردەوە بە لقەدار خورماکان لە ژنەکەی دا جا خوا ئەفەرمێ ئێمە دیمان ئەیوب لەو سەردەمی نەخۆشی و دەرد و ئازارەیا زۆر بە سەبر و تەحەمول بوو ئەیوب بەندەی چاکە و هەمیشە بە تۆبە لە گوناه ئەگەڕێتەوە بۆ لای خوا. بەو کافرە گەورە گەورانە ئەوترێ کاتێ کە ئەچنە ناو دۆزەخ ئەمەیش گرۆهێکی تر کە کەوتونەتە ناو دۆزەخ لەگەڵ ئێوەدا کافرە گەورەکانیش ئەڵێن دەک مەرحەبایان لێ نەبێ ئەوانیش وەک ئێمە بەهۆی کردەوەی خۆیانەوە کەوتونەتە ناو ئاگری دۆزەخ. قالوا بل أنتم لا مرحبا بكم أنتم قدمتموه لنا فبئس القرار. جا کافرە شوێن کەوتوەکانی گەورەکان لە داخە بەوانە ئەڵێن کە لە دونیادا شوێنیان کەوتبوون بەڵکو مەرحەبا لە ئێوە خۆتان نەبێ ئێوە بوون ئەم سزای دۆزەخەتان لە دونیادا پێش خست بۆ ئێمە و بۆتان ئامادە کردین و ئێمەتان خستە سەر ڕێگای ماوا و جێ و ڕێیەکی خراپتان بۆ فەراهەم کردین جا کاتێ دروستم کرد و بە فوی ئەو فریشتەیی ئەم کارەی پێ سپێرراوە لە گیانی خۆمم کرد بە بەرا ڕوو لە سەر زەوی بکەن و سوجدەی بۆ بەرن. فسجد الملائکە کلهم اجمعون. جا کە ئادەمم دروست کرد فریشتەکان هەموو سوجدەیان بۆ برد. اسْتَكْبَرْتَ أَمْ کُنْتَ مِنَ الْعَالِینَ. خوا بە ئیبلیسی فەرموو، ئەی ئیبلیس! چی ڕێی ئەوەی لێ گرتی سوژدە بۆ ئینسانێ بەری، من بە دەستی قودرەتی خۆم دروستم کردووە، خۆت بەزل زانی یا هەر لە زاتی خۆتا بەرز و پایەبڵندی؟ وَلَتَعْلَمُنَّ نَبَأَهُ بَعْدَ حِینٍ لەمەولایش پاش کاتێکی دیاری هەواڵی سەرکەوتنی ئەم قورئانە و پەیامی ئەم قورئانە ئەزانن. لە عبداللە ی کوڕی عمرەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەر صلی اللە علیە وسلم سورەتێکی بەسەرماندا دەخوێندەوە کە کوڕنووشی تێدا بوو سوژدەی دەبرد و ئێمەش سوژدەمان دەبرد تا ئەو ڕادەی کە شوێنی سوژدەی نێوچەوانمان نەبوو.